ئەڵقەی کینۆی بەرنامەکەتان پێشکەش ئەکەم بە هاوکاری کاک تاریق لەگەڵتانە بەم هێوەش هاوڕێمان بن. کاتێک کە ئێمەی مرۆڤ پەی دەبین بە توانا بێ سنوورەکانی خۆمان هەروەها گەر ئەوشمانزانی بە شێوەی گونجاو توانەکان بەکاربهێنینەوە توانی نامانجەکانی ژیان بەدەست بێنین نەک هەر ئەوەندە بەڵکو گەشتی ژیانمان پڕ دەبێ لە بەختەوەری و خۆشحاڵی. لەوانەیە هەندێ کەس بڵێن ناتوانین مامەڵە لەگەڵ خەڵکیدا بکەین یان خەڵک ئێمەی خۆش ناوێ و ڕێزمان ناگرێ و چەندینی دیکە پاساو بۆ ئەوە بهێننەوە کە تێکەڵاوی کۆمەڵایەتی ناکەن. ئەگەر لێیان بپرسی ئایا تۆ مرۆڤێکی کۆمەڵایەتیت لە وەڵامی ئەم پرسیارەدا هەندێک کەس دەڵێن پێشتر مرۆڤی کۆمەڵایەتی بووین بەڵام ئێستا وانین ئەگەر لێیان بپرسی هۆکەی چیە باس لەوەکە کە لە ڕابردوودا هەندێ لە هاوڕێکانی ناباکیان بەرامبەری کردووە یان گاڵتەیان پێ کردووە یان سوکایەتیان پێ کردووە لەبەر ئەو پاساوانە بڕیاری دا واز لە هەموو هاوڕێکانی بهێنێ تەنانەت دوای لێهاتووە لە بینینی خەڵکی ئەترسێ و سڵ دەکاتەوە. یان هەندێ مرۆڤی دیکە هەن لە ناخەوە بیروڕایەکیان بۆ دروست بووە کە لەسەر کارەکەیان دەردەکرێن یان لە هیچ کارێکدا بەردەوام نابن، هۆکاری سەرەکی ئەم بیروڕایە ئەوەیە کە هەمیشە خۆی بە لاوازترین کەس دەزانێ لە ڕیزی ئەوانەدا کە کاری لەگەڵ ئەکەن، لە بری ئەوەی هەوڵ بدا ئاستی خۆی بەرز بکاتەوە دەبینی پاساوی بارودۆخە پیشەیەکە دەبێتە ڕێگر لەوەی کە هیچ جۆرە پێشکەوتنێک بەدەست بهێنێ. لەوانەیە باوترین وشە لەسەر زاری خەڵک ئەم وشەیە بێ، پارەم نییە یان توانای داراییم لاوازە، ئەگەر پارەم هەبوایە گەشتم دەکرد، ئەگەر پارەم هەبوایە ئاوا و ئاوام دەکرد. ئەمە لە کاتێکدایە زۆربەی ئەوانەی کە هەنووکە خاوەن پارە و سامانن، ڕۆژگارێک هیچ شتێکیان شک نەبردووە. ئامارە جیهانییەکان ئاماژە بۆ ئەو ڕاستییە ئەکەن کە ڕێژەی ئەو کەسانەی لە باوکیانەوە پارەیان بۆ ماوەتەوە کەمترە لە لە سەدا حەوتی کۆی دەوڵەمەندەکانی جیهان. هەر ئەو ئامارانە ئەڵێن لە سەدا نەوەد و حەوت ی دەوڵەمەندەکان لە سفرەوە دەستیان پێکردووە تەنانەت دەتوانین بڵێین لە ژێر سفریشەوە دەستیان پێکردووە سێری ئەو کەسانە بکە کە ڕۆژێک لە ڕۆژان توانیویانە ببنە دەوڵەمەند دەبینی پێشتر خاوەنی هیچ نەبوون وەک بیل گەیتس هەر هەمویان لە سفرەوە دەستیان پێکردووە بەڵام هیچ کامیان لاوازی دۆخی داراییان نەکردووەتە پاساو لە ئاقارێکدا کە دەستەوەشنۆ دابنیشن. ئێستاش دەتوانین بپرسین کە ئایا ئەم هەموو پاساوانەی کە خەڵکانێک دەیهێننەوە بۆ پێشکەوتنی ژیانیان کاریگەری لەسەر مرۆڤ دادەنێ؟ وەڵامەکەیشی بەڵێیە، بێگومان کاریگەری دادەنێ. کاتێ مرۆڤ بەردەوام پاساوگەلی دەروونی و ئەندامی و مادی و کۆمەڵایەتی و تەنانەت ڕۆحانی بە خۆی دەبەخشێ، ئایا پێت وایە لەپاش ئەو هەموو پاساوە بتوانێ پێش بکەوێ؟ سوڕێک لە ژیاندا هەیە پێی دەڵێن خولی دەروونی نەخۆشی پاساوەکان، ئەم سوڕە بێ ئەوەی مرۆڤ هەست بکا سەر هەڵەدا، بەوەی کە جارێک هەوڵەدا پاساوێکی دیاریکراو بەکاربهێنێ دیارە بۆ ئەوەی کارێک نەکا و لە هەمانکاتیشدا خەڵکی گاڵتەی پێ نەکەن. دەگونجێ کەسەکە کەمەندان بێ یان نەخۆش بێ یان هەژار بێ نەیتوانیبێ کارەکەی تەواو بکا ئینجا بێت دەست بەوە بکات و بە خەڵکی بڵێ بۆیە نەمتوانی کارەکەم بکەم بەهۆی فڵانە شتەوە. لە قۆناغی یەکەمدا ئەو کەسە بڕیاری داوە، ئنجا پاساوی گونجاوی هەڵبژاردووە، لە قۆناغی سێیەمیشدا پاساوەکە بەکاردەهێنێ. مادام پاساوەکەی هەڵبژاردووە، بە دڵنیاییەوە بەکاریشی دەهێنێ، تا چەندە ئەو پاساوە بەکار بهێنێ ئەوەندە لە دڵیدا گەورە دەبێ، بۆیە زیاتریش بەکاری دێنێ، لە ئەنجامی زۆر بەکارهێنانیشەوە دەبێتە نەریتێک و خووی پێوە دەگرێ، کەواتە لە بڕیاردانەوە گەشتە هەڵبژاردن، پاشان دووبارەکردنەوە و دواتر بوویە نەریتێک تیایدا هەر کارێک لە ژیانماندا بۆ یەکەم جار بیکەین مێشکمان لای خۆی سەیڤی دەکا ئەگەر دووبارەمان کردەوە مێشکمان باشتر لە جاری یەکەم تۆماری دەکا تا زیاتر دووبارەی بکەینەوە مێشک بە بێ خەوشتر و باشتر ڕیکۆردی دەکا هەروەها کاتێ مرۆڤ بڕیارەدا و پاساوێک هەڵدەبژێرێ دووباری دەکاتەوە مەسەلەکە لە لای دەبێتە نەریت پەیتا پەیتا ئەو نەریتە تێیدا گەورابێ بۆیە هەرچەندە هەوڵ بدا کە نەریتەکە بەلاوە بنێ ناتوانێ چونکە قەناعەتی بە خۆی کردووە و بەکاری هێناوە، کەواتە لە بڕیارەوە بۆ هەڵبژاردن و ئینجا بۆ بەکارهێنان و دووبارەکردنەوە و بۆ هەموارکردن و ئینجا باوەڕپێکردن. دواتر ئەو شتە دەبێتە بە شتێک تیاددا مرۆڤ هەر پاساوێک بە خۆی بدا بڕوای پێ دەکا ئەگەر بڕوای بە خۆی هەنا کە نەخۆشە ئەوا بە خۆیشی دەڵێ دەبێ سەردانی پزیشک بکا چونکە نەخۆشە و ناتوانێ بجوڵێتەوە و کار بکا هەر ئەوەندەی کە بڕوای بەو حاڵەتە هێنا تێیدا دەبێتە نەریتێکی ڕۆژانە واتە دەبێتە چارەسەری دەردێک و کە لە بنەڕەتەوە ئەو دەردەی نییە بەڵگەش بۆ ئەم قسەیە ئەوەیە ئاماری یەکێک لە زانکۆکان هەیە کە تێیدا ئەوە هاتووە و سەلمێنراوە لە هەر دە کەس کە دەچنە لای پزیشک نۆ کەسیان نەخۆشی ڕاستەقینەیان نییە بەڵکو دەیانەوێت لە تەندروستی خۆیان دڵنیا بن یان وەهمی ئەوە چۆتە دڵنیانەوە کە نەخۆش بن بەڵام لە ڕاستیدا ئەوان نەخۆش نین. هەر بۆیە پاساو و بیانوو دەبێتە برێکێکی تەواو هەموو ژیانت لە گەشەکردن ڕادەوەستێنێ بهێنەرە بەرچاوی خۆت بتەوێ بچیت سواری شەمەندەفەر ببی بەڵام لە ڕێگادا دوا بکەوی ئایا شەمەندەفەرەکە چاوەڕوانی دەکات تا ئەو کودەگەی بێگومان نەخێر لێرەدا دەتوانین شەمەندەفەرەکە با ئاماژەیەک بچوێنین بە پێشکەوتن و گەشەکردن. ئەگەر دوابکەوی، ناتوانی گەشە بکەیت و پێشبکەوی. کات تێدەپەڕێ و چاوەڕوان ناکا. گۆڕانکاری دەبێ، ئیتر تۆ بتەوێ یان نا، تەنانەت ئەگەر تۆش نەگۆڕدرێی، ئەوا گۆڕانکاری هەر ڕوو دەدا. تۆ بجووڵێیت یان چەق ببەستی، کات تێدەپەڕێ. ئەو شەمەندەفەری تێپەڕی ساڵانی تەمەنتە کە تێدەپەڕن و جارێکی تر ناگەڕێنەوە. ئێستا کاتی ئەوە هاتووە دەستبەرداری نەخۆشی پاساوەکان ببی و بە کاری نەهێنی. بیل گەیتس دەڵێ، من لە هەندێک بابەتدا لە تاقیکردنەوەکاندا لە ژیانمدا و لە قوتابخانە دەرنەیەچووم، بەڵام هاوڕێکانم لە هەموو بابەتەکان دەردەچوون. لە دواییدا ئەوان بوون بە ئەندازیار لە کۆمپانیای مایکرۆسۆفت، بەڵام من بووم بە خاوەنی کۆمپانیای مایکرۆسۆفت. کەواتە کەوتن مانای دۆڕان نییە لە ژیاندا. ئەگەر بارودۆخت خراپ بوو هیچ مەترسە تەنها متمانەت هەبێ کە خوای گەورە بەبێ حیکمەت هیچ شتێکت بەسەر ناهێنە و گومانی باشی پێبەرە فیتڕەتی مرۆڤ وەک زەویەکی نەرم وەهایە چی تیا بچێنی قبوڵی دەکا ئەگەر درەختی ئیمان و تەقوای تیا بچێنی ئەو کاتە بەردەوام شرینایەتی دەبەخشێ بەڵام ئەگەر درەختی نەفامی و نەزانی تیا بچێنرێ ئەو کاتە هەموو بەرەکەی تاڵ دەبێت. ئیبن قەیمە فەرمێ ئەگەر لە سێشت لاواز بوویت و نەتوانی ئەنجامی بدەی ئەوە ئەم سێشتە دەست پێوە بگرە یەکەمە گەر نەتوانی خێر و چاکان جام بدەی ئەوە خۆت بگرەوە لە شەڕ و خراپەوە ئەنجامی مەدە دوم ئەگەر نەت دەتوانی سوود و قازانج بە خەڵکی بگەێنی ئەوە زیانیان پێمەگەێنە سێم ئەگەر نەتوانی ڕۆژوو بگری ئەوە گۆشتی خەڵکی مەخۆ واتە غەیبەت مەکە. ئبن قیم لە وتەیەکی تردا فەرمێ مرۆڤی چاک و باش وەکدارێکی چڕ و پڕوەهایە کاتێک لە ژێر سێبەرەکەی دانیشتبێ ئەگەر با لێی بدا زیاتر فێنکیت پێ دەبەخشێ. شتێک کە زۆر گرنگە و بەردەوام دەدرەوشێتەوە و هەرگیز ناکوژێتەوە بریتیە لە ڕەوشتی جوان. ئەڵێن بەڕێوبەری چێشتخانەیەک بەردەوام ڕووگەش بوو هەر کاتێک هەر کەسێک هەواڵی بپرسیایە وەڵامی ئەو ئەوە بوو کە هەمیشە دەیوت من زۆر باشم کاتێک ئەو چێشتخانەیەکی نوێی کڕی زۆرێک لەو فەرمانبرانی کە لای ئەو کاریان دەکرد لەگەڵی مانەوە بەردەوام بوون لە کارکردن لەگەڵی دەزانن بۆچی لەگەڵی بەردەوام بوون چونکە ئەو بەردەوام هانی دەوروبەرەکەی خۆیەدا و گەڕوتینی پێیە بەخشین و گەشببین بوو هەر کارمەندێک ئەگەر ئەو ڕۆژەی حاڵی باش نەبواە ئەوە خاوەنی چێشخانەکە لە لای بوو بۆ یارمەتیدانی و فێری دەکرد چۆن پۆزیتیڤانە سەیری بابەتەکە بکە بینینی ئەم هەڵسوکەوتانە لەم پیاوە وای لە خەڵکی دەکرد کە بپرسن چۆن دەتوانێ ئەم هەموو کاتە ئاوا گەشبین بێ. ئەو لە وەڵامدا دەیوت، هەموو بەیانێک کاتێک کە لە خەو هەڵەسم تەنها دوو ئەگەرم لە پێشە، یەکەمیان گەشبین و ڕووخۆش بە، ئەوی تریشیان ڕووگرژ و ڕەشبین بە. من بەردەوام ڕووخۆشی و گەشبینی هەڵدەبژێرم. هەرکاتێکیش کە شتێکی خراپ ڕووەدا دوو ئەگەرم لە پێشە، یان دەبێ ببم بە قوربانی، یاخود دەبێ وانەیەک لەم مەسەلەیە فێر ببم، ئەڵبەت بەردەوام ئەوەم هەڵبژاردووە کە پێویستە وانە لەم مەسەلەیە وەربگرم. هەر کاتێک کەسێک هاتە لام و کێشەیەکی هەبوو ئەوا من دوو ئەگەرم لە پێشە، یان ئەوەتا تەنها گوێ لە کێشەکەی بگرم، یان دەبێ لایەنە پۆزێتیڤانەکەی ئەم کێشەی بۆ ڕوون بکەمەوە، ئەڵبەتە بەردەوام ئەوە هەڵدەبژێرم کە لایەنە پۆزێتیڤانەکەی مەسەلەکەی بۆ ڕوون بکەمەوە. بەڵام ئەمە کارێکی ئاسان نییە. ئەو وەڵامە داتەوەو دەڵێ بە پێچەوانەوە بەڵکو زۆریش ئاسانە، ژیان هەمووی بریتیە لە گەروو هەڵبژاردن. ئەگەر ئەو دۆخانەی کە تێیدا دەکەوی کورتی بکەیتەوە، دەبینی کە هەمووی بریتیە لە چەند هەڵبژاردنێک، بە پێی دۆخەکە تۆ پەرچە کردارەکەت هەڵدەبژێری، هەر خۆشت شێوازو چۆنێتی کاریگەریت بەسەر خەڵکەوە هەڵدەبژێری، بە هەمان شێوە هەر خۆت ئەوە هەڵدەبژێری، ئاخۆ ڕووخۆش بی یان ڕووگرژ بی، لە کۆتاییشدا هەڵبژاردنی خۆتە چۆن ژیان بەسەر دەبەی. هەموو ڕۆژێک دووەگەرت لە پێشە یان چێژ لە ژیانت وەربگرە یان ڕقت لی بێتەوە تاکە شت کە مڵکی ڕاستەقینەی خۆتە و کەس ناتوانێت لێت زەوت بکە یاخود کۆنتترۆلی بکە دیدگای تۆیە بۆ ژیان ئەگەر توانیت گرنگی بەمە بدەی ئەوا هەموو شتێک لە ژیاندا